وما یمسک فلا مرسل له من بعده وهو العزیز الحکیم خوا هەر بەهرە و چاکەیەک بۆ خەڵک بەڕەڵلا بکات و بیکاتەوە ئیتر بەرگری کەرێکی بۆ نییە وە خوا هەر بەهرەیەک بگرێتەوە ئیتر لە پاش گرتنەوەی خوا بەڕەڵاکەر و نێرەری بۆ نییە بێگومان بەڵێنی خوا ڕاستە. دەی کەواتە با ژیانی دونیا فریوتان نەدات، وە با شەیتان بە بەزەیی و لێبوردەیی خوا فریوتان نەدات. ان الشیطان لکم عدو فاتخذوه عدوا انما یدعوا حزبه لیکونوا من اصحاب السعیر. بەڕاستی شەیتان دوژمنی ئێوەیە. وە بەڕاستی خوا هەر کەسێکی بوێ گومڕای دەکات وە هەر کەسێکی بوێ ڕێنمونی دەکات دەی کەواتە بە خەفەت خواردن لەبەر ئیمان نەهێنانی ئەوان خۆت مەفەوتێنە بەڕاستی خوا بەوەی کە ئەوان دەیکەن ئاگادارە. واللە الذی ارسل الریاح فتثیر سحابا فسقناه الی بلد میت. جا بارانی لێ دەبارێ و زەوی پێی زیندوو دەکەینەوە لە پاش وشک بوون و مردنی، زیندوو کردنەوەی مردووانیش لە قیامەتدا هەر بەو شێوەیە. من کان یرید العزە فللە العزە جمیعا. ئینجا خوا کردوونی بە چەند جووت، نێر و مێ، و هیچ ئافرەتێک دووگیان نابێ و سکەکەی دانانێ مەگەر بە ئاگاداری خوا، و هیچ تەمەن درێژکراوێ تەمەنی درێژ ناکرێ، و لە تەمەنی کەم ناکرێ مەگەر لە کتێبێکدا نووسراوە، ئەمەیان سازگار و شیرینە و خواردنەوەی ئاسان و خۆشە، ئەوی تریان سوێر و تاڵ و تفتە و لە هەردووکیان گۆشتی تەڕ و تازە دەخۆن و خشڵی مرواری و سەدەف و دوڕ لە دەریادا دەردەهێنن و دەیپۆشن، خۆتانی پێ دەڕازێننەوە. ئەوەیە خوای پەروەردگاری ئێوە پادشایەتی تەنها بۆ ئەوە و ئەوانەی ئێوە هاواریان لێ دەکەن بێجگە لە خوا خاوەنی توێکڵە سپێکەی ناوکی خورماش نین. ان تدعوهم لا يسمعوا دعاءکم. وە ئەگەر بارگرانێ بانگی کەسێ تر بکات بۆ هەڵگرتنی بارە گوناهەکەی هیچ لەو بارە گوناهە هەڵناگرێ هەرچەندە داوا لێکراوەکە خزمیشی بێت بەڕاستی تۆ ئەی محمد صلی اللە علیە وسلم تەنها ئەوانە بێدار دەکەیتەوە کە بە پەنهانی لە پەروەردگاریان دەترسن و ان اللە عزیز غفور. وە لە ئادەمی و زیندەوەر و ئاژەڵ و ماڵاتیشدا ڕەنجی جۆراوجۆر هەیە بە وێنەی جیاوازی میوەهات، بەڕاستی لە ناو بەندەکانی خوادا تەنیا زانایان وەک پێویست لە خوا دەترسن، کە لە ناو بەندەکانماندا هەڵمانبژاردن، ئینجا هەندێکیان ستەمکارن لە خودی خۆیان و هەندێکیان مامناوەندین و هەندێکی تریان بە فەرمانی خوا پێشکەوتوون بە هۆی چاکەکانیانەوە، ئەم قورئان پێدانە لە خۆیدا بەهرەیەکی گەورەیە. جنات عدن یدخلونها یحلون فیها من اساور من ذهب ولؤلؤا. ئاگری دۆزەخ بۆ ئەوانەیە بێباوەڕ بوون، بڕیاری مردن نادرێ بەسەریاندا تا بمرن، هەروەها هەندێ لە سزای دۆزەخیان لێ سووک ناکرێ، ئا بەو جۆرە تۆڵە ئەسەنین لە هەموو بێباوەڕێک. وهم یصترخون فیها ربنا اخرجنا نعمل صالحا غیر الذی کنا نعمل. لە دۆزەخ دەرمان بێنە تا کردەوەی چاک بکەین جیاواز لەوەی دەمانکرد، وەڵام دەدرێنەوە، ئایا تەمەنمان درێژ نەکردن ئەوەندەی ئەوەی دەیەوێ بیر بکاتەوە تیایدا بیر بکاتەوە و ترسێنەرتان بۆ نەهات، دەی ئەو سزایە بچەژن، ئەوسا هەر کەس بێ باوەڕ بێ ئەوە تۆڵەی بێ باوەڕیەکەی هەر بۆ خۆیەتی وە بێ باوەڕی کافران هیچیان بۆ زیاد ناکات لای پەروەردگاریان جگە لە خەشم و ڕقی زۆر وە بێ باوەڕی کافران هیچیان بۆ زیاد ناکات بێجگە لە زەرەرمەندی نیشانم بدەن لە زەویدا چیان دروست کردووە یا لە بەدیهێنانی ئاسمانەکان بەشداری خوایان کردووە یا کتێبێکمان پێداون جا بەڵگەیان لەو کتێبەدا هەیە کە بتەکان هاوبەشی خوان نەخێر وانیە بەڵکو ستەمکاران هیچ بەڵێنی بە یەکتری نادەن جگە لە فریودان و هەڵخەڵەتاندن. فلما جاءهم نذیر ما زادهم الا نفورا بتپەرستان بە سوێندی هەرە گەورەیان سوێندیان دەخوارد بە خوا دەیانوت ئەگەر پێغەمبەرێکی ترسێنەریان بۆ بێت بەڕاستی ئەوان لە هەر یەک لە ئوممەتەکانی تر ڕێنموونتر دەبن وما کان اللە لیعجزه من شیء فی السماوات ولا فی الارض انه کان علیما قدیرا. ئایا ئەوان بە زەویدا نەگەڕاون تا سەیر بکەن سەرەنجامی گەلانی پێش خۆیان چۆن بووە کە ئەوان لەمان بەهێزتر بوون؟ هیچ شتێک ناتوانێ لە دەستی خوا دەرچێ بەڵام خوا مۆڵەتی ئەوان دەدات تا ماوەی دیاریکراو، ئینجا کاتێ ماوەکەیان کۆتایی هات دەیانمرێنێ، جا بێگومان خوا بە بەندەکانی ئاگادار و بینایە.